هەزار و حەوت سەد و سی و شەش ی زایینی هەتا هەزار و هەشت سەد و نۆزدە ی زایینی. جەیمس واتی سکۆتلەندی، کە زۆرجار بە داهێنەری ئامێری هەڵمی ناودەبرێت، کارێکی باڵا و سەرەکی گێڕا لە شۆڕشی پیشەسازیدا. ڕاستیەکەی وە نەبێت جەیمس وات یەکەم کەسێک بوبێت لە دروستکردنی ئامێری هەڵمیدا بەڵکو لە سەدەی یەکەمی زایینیدا زانای ئەسکەندەری هیرۆ پەسنی ئەو جۆرە ئامێری کردوە لە ساڵی 1698 ی زایینیشدا تۆماس سافری ئینگلیزی ئامێرێکی هەڵمیدا هێنا و بە کاریشی هێنا لە پەمپی ئاودا لە ساڵی هەزار و حەوت سەد و دوازدە ی زایینیدا کارمەندێکی تری ئینگلیزی بە ناوی تۆماس نیکۆ دانەیەکی چاکتری هێنایە کایەوە، بەڵام ئەوەندە برەوی نەبوو لەبەر ئەوەی کە کاری پێدەکرا تەنها بۆ فشاری ئاو لە کانەکانی خەڵوزدا. گرنگی جەیمس وات لە ساڵی هەزار و حەوت سەد و شەست و چوار ی زایینیەوە بەدەرکەوت بایەخێکی زۆری ئەدا بە ئامێری هەڵمی، هەر لەو کاتەیشدا خەریک بوو بە چاککردنی داهێنراوەکەی نیکۆ، نزیکەی ساڵێکی بە خۆفێرکردنەوە لەسەر دروستکردنی چەند ئامێرێکی تر بەردە سەر. لەگەڵ ئەوەیشدا لێزانین و بەهرەی داهێنان بە کارەکانییەوە دیار بوو، بەوەی کە هەستا بە سازکردنی ئەو داهێنراوەی نیکۆ بە دەستکارییەوە. ئەو ئامێرە بووە داهێنراوێکی نوێی زۆر گرنگ بە ڕادەیەکی ئەوتۆ کە شایەنی ئەوەیە نازناوی یەکەمین داهێنەری ئامێری هەڵمی پێ ببەخشرێت. لەو یەکەمین دەستکارییانەی کە لە مێژووی داهێناندا تۆماری کرد لە ساڵی هەزار و حەوت سەد و شەست و نۆ ی زایینیدا بریتی بوو لە سازکردنی تونێکی لولەداری هەڵمی جیا بۆ خەست کردنەوە. لە ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و دوو ی زایینیدا ماتۆڕێکی جووت بزەی بە دەستکارییەوە داهێنا کە چوستیی ئامێرە هەڵمییەکەی چەند جار پترتر دەکرد. ئەم کارە مەزنە برەویەی ئاستێکی زۆر گرنگ و گەورەی ئاشکرا کرد لە جیاوازی نێوان داهێنراوێکی بێهاوتا و ئەوەندەیش کەڵکی لێ وەرنەگیرێت و داهێنراوێکی خۆشبرەو لە پیشەسازیدا. لە ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و یەک ی زایینیدا کۆمەڵێک لە چەرخەی دانداری داهێنا بۆ گۆڕینی جووڵە گۆرکێ لە ئامێرەکەدا بۆ جووڵە خولکێ. ئەم کارە زۆر سوودی بۆ ئامێری هەڵمی گەڕانەوە. لە ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و هەشت ی زایینیدا توانی ئامێری گێژوان دابهێنێ جگە لەوەی کە چەندین دەستکاری تریشی لە زۆر ئامێر و ئامڕازەکاندا بەئەنجام هێنا. ساڵی هەزار و حەوت سەد و حەفتا و پێنج ی زەینی لەگەڵ ئەندازیار ماتیۆ بڵتندا کە کارمەندێکی لێهاتوو بوو کەوتە کارکردن. هەر لە ماوەی بیست و پێنج ساڵ را توانیان چەندین ئامێری هەڵمی دروست بکەن بە ناوی کۆمپانیای وات بڵتن، بەم کارەیان زۆر دەوڵەمەند بوون. ڕەنگ بێت زۆر سەخت بێ ئەوەندە گرنگی بدەین بە ئامێری هەڵمی، چونکە لە ڕاستیدا چەندین داهێنراوی تر هەبووە کە کارێکی باڵای گێڕاوە لە شۆڕشی پیشەسازیدا، وەک هەندێک چاککاری لە کانەکان و کانزاگەری و چەندین جۆری تر. زۆر داهێنەرانیش پێشکاری واتیان کرد لەم ڕێبازەدا، وەک جوکیکی لە داهێنانی مەکۆی هەڵفڕ، جەیمس هارگریڤس لە داهێنانی ئامێری ڕێستان، خەڕەک، بەڵام ئەوەی کە لە هەموویان بژێوتر بوو، ئامێرەکەی وات بوو لە شۆڕشی پیشەسازیدا، جا ئەگەر ئەو نەبوایە، ئەو شۆڕشە پیشەسازییە بەم شێوەی ئێستا نەدەبوو. زۆر لە مێژەوە سەرچاوەی بڕست و وزە زۆربەی لە بازووی مرۆڤەوە بوو لە کارکردنی بۆ سەر بەرهەم، بەڵام بە داهاتنی ئامڕازی نوێ کە ئامیری هەڵمییە، ئەو بارگرانە و تەگەرەی نەهێشت لەسەر مرۆڤ، بووە هۆی پەیداکردنی بڕێکی ئێجگار زۆر لە وزەیەکی هەمیشە بۆ بەرهەم. ئەو نەخشەی نەوتبەستنەی کە لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و سێ ی زایینیدا ڕوویدا، بووە هۆی تێکچوونی شیرازەی ڕژێمە پیشەسازییەکانی وڵاتانی ڕۆژئاوا،